من من من ئەو ڕۆژە هاتبووم بۆ سەردانیان خوا لێ خۆش بوو پێیوتم سۆنیا بۆم خوێنەوە نازانم بۆ سرم دێشت بۆم خوێنەوە وەرە ئەمەش کتێبەکە نەمزانی کتێبەکە چی بوو لە ئاندرا سمیۆنۆڤچی وەرگرت بوو واتە واتە لەلی بێزیاتین کۆف ئەو لێرە ژی و کتێبی سیر دێنێت وتم ئەبێت بڕۆم نەمیست بیخوێنمەوە من بۆیە سرم دابوون تایەخەکان پیشانی کاترینا ئیڤانۆڤ نابدەم لیزابێت تای دەڵال یەخە و سەردەستی جوان و تازەی هێنابوو کە نەخش و نیگاریان لەسەر بوو کاترینا ئیڤانۆڤنا زۆر خۆشی لیان هاات کردنی بەجلەکانی و لە ئایەنەدا تەماشای خۆی کرد و گەلێک پەسەندی بوو وتی سۆنیات کات لەکەم بیان دەبە من پێم بەخشە زۆری دڵپیەوە بوو وەلێ بۆ ئێستا چی لەکردن تەنیا ئەوەی هەبوو کە یادی ڕۆژانی ڕابردووی پێکردنەوە لە ئاوێنەدا تەماشای خۆی کرد و سەری لە خۆی سوڕەما وەلێ ئەو کە هیچ بەرگێکی شیاوی نەبوو چەند ساڵێکیشە هیچی نییە هەرگیز داوە هیچی لە کەس نەکردووە لوت بەرزە ئەو زیاتر ئەوەی پێخۆشە کەشتی خۆی بە خەڵکی بدا کەچی لە پڕێکدا داوای کرد چونکە زۆری لا جوان بوو منیش حیفم لێهات ئەوانی بدەمێ وتم تۆ تازە بۆ چیتە؟ کاترینا ئیڤانۆڤنا، بەڵێ وام پێ وت. تۆ تازە بۆ چیتە؟ نەئەبوایە ئەم قسەیان بکردایە. لە تەماشاکردنەکەیدا دیار بوو وەڵامەکەم چەندە سەخت بوو. نازانیت ڕوانینەکەی چ خەم و کەسەرێکی تیا بوو. ئەو دڵی بۆ یاخەکان ناسووتا. ئەوەی لا ناخۆش بوو کە من بەو جۆرە وەڵامیم دابەوە من ئەمەم بە ئاشکرا بینی ئاخ خۆزگە توانی بام هەموو شتێکم بگێڕێتەوە دواوە هەموو ئەو شتەی کە ڕووی دابوو ئەم گۆڕی واتە و قسانی کە کردبووم هاوار لە خۆم بەڵام چی لای تۆ گشتی وەک یەکە و هیچ مەبەستت نییە ڕاستکۆنیکۆف پرسی تۆلیزاوێتایی دەڵاڵت دەناسی سۆنیا بە کەمێک سەرسوڕمانە وتی بەڵێ ئەی تۆ نەتەناسی؟ ڕاستکۆڵنییکۆف دوای کەمێک بێدەنگی بێ ئەوەی وەڵامی پرسیارەکەی بداتەوەتی کاترینا ئیڤانۆڤنا نەخۆشی سیلەکەی زۆر سەختە و بەم زووە نامرێ سۆنیاوتی ئاخ نانا سۆنیا بێگا لە خۆی پەلاماری هەردوو دەستی ئەویدا وەگەوەی داوای لێ بکە کە نابێت ئەوە ڕووبدا ڕاستکۆلنیکۆڤ وتی ئاخر ئەوە چاکترە کە بمرێ سۆنیا بە ترسێکی زۆرە و بێەوەی بزانێت چێڵێت دیسانەوتی ناچاکتر نییە بە هیچ جۆرێک چاکتر نییە ڕاستکۆلنیکۆڤوتی ئەی مناڵەکان چۆن ئەگەر نیان هێنیتە لای خۆت ئەی بۆ شوێن ئەبیت سۆنیا سەری خۆی نابۆ نێوان هەردوو دەستی و زۆر بە ناومێدی و هاواری کردوتی ئاخ نازانم دیار بوو ئەو بیرۆکەی تا ئێستا چەند جارێک بە بیرداهات بوو وەلێ ڕاستکۆڵنییکۆف وا سەر لە نوێ تازەیە کردەوە لاوەکە بێ بەزەیانە جەختە کردوی وت باشە ئەگەر تۆ پێشمردنی کاترینا ئیڤانۆڤنا نەخۆش بکەیت و بدبن بۆ نەخۆشخانە ئەو ساچی ڕوەدا سۆنیا وتی ئاخ تۆ چیڵیت چیڵیت ئەمەیان هەر نابێ لە تاوە دەم و چاوی سۆنیا بە تەواوی تێکچوو ڕاستکۆلنییکۆف زەردەیەکی تەوسای و بێ بەزێ یانەی هاتی و لەسەری ڕۆشتوتی بۆ نابێ بۆ بەڕاستی تۆ گرنتی ئەوە داوە کە نەخۆش نەکەوی ئەگەر ڕووی داوان چیان بەسەر دێ هەمویانە کەونە ناو کۆڵانەکان کاترینا ئیڤانۆڤنا ئەکۆکێ و ئەکەوێتە دەرۆزەکردن وەک ئەمڕۆ سەری بە دیوار داکێشێت و مناڵەکانیش ئەگرین پاشان ئەکەوێت ئەی بەنە پۆلیسخانە و ئینجا بۆ نەخۆشخانە و لە دوایش دامرێ مناڵەکانیش سۆنیاوتی ئەخ نانا خواوە نەکە ئەم وشانە لە سنگی گیراوی سۆنیاوە بە زەحمت دەرەچوو زەبوونانە گوێی گرتە بوو وەک بلاڵێتەوە دەستی نابووە سەریەک و وا لە ڕاستکۆڵنی کۆفی ڕوانی ئەدوت هەموو شتێک بەوەوە بەسراوەتەوە ڕاسکۆڵنیکۆڤ هەستا و لە ژوورەکەدا کەوتە هاتوچۆکردن چرکە ساتێک تێپەڕی سۆنیا هەر وەستا بوو بە خەمێکی گەلێک زۆرەوە هەردوو دەستی بەردا بوو و سەری داخست بوو ڕاستکۆلنییکۆف لە ناکایوکدا بەرامبەر بە سۆنیا وەستا و پرسی ناتوانیت پاشەکەوت بکەیت بۆ ڕۆژانی ڕەش نەوەکە؟ سۆنیا لەبەر خۆیوتی نا ڕاستکۆلنییکۆف بە تەوسەوتی هەڵبەتەنا بەڵام هەوڵتدا سۆنیاوتی بەڵێ هەوڵمدا ڕاستکۆلنییکۆفتی نەگەیشتان جام بێگومان وایە هیچ پێویست بە پرسیار ناکە دیسانەوە لە ژوورەکەدا کەوتەوە هات و چۆ دەقیقەیەکی تر تێپەڕیوتی دیارە هەموو ڕژێک دەستکەوتت نییە ڕاسکۆلنکۆف وتی، ڕێگا بە کەسانی ترەدا. سۆنیا هەر لەبەر خۆیە دووبارەی کردو وتی، نا نا. خوا پشتیوانی لەوەکا. خوای گەورە. ڕاسکۆلنکۆف بە جۆرە ڕەقیەکە وتی، ڕەنگە خوا هەر لە ئارادا نەبێ. پاشان پێکەنی و چاوی تێبڕی. لە پرکدا دەم و چاوی سۆنیا بە تەواوی گۆڕا، ڕوومەتی کەوتە پلدان، ئینجا بە سەرکۆنەکردنێکی بێ سنوورەوە تەماشای ڕاسکۆڵنیکۆفی کرد، ئەیویست بدوێ، وەلێ نەیتوانی وشەیەک چییە بیدرکێنێت، تەنیا ئەوە نەبێ کە لە پڕا دایە پڕمەی گریان و دەم و چاوی لە نێو هەردوو دەستیدا شاردەوە. ڕاسکۆلنیکۆف دوای کەمێک بێدەنگی وتی تۆ ئەڵیت کاترینا ئیڤانۆڤنا ئەقلی لەدەست داوە خۆشت هەروات بەسەر هاتووە پێنج دقیقە تێپەڕی ڕاستکۆلنییکۆف بێ ئەوەی تەماشای سۆنیا بکە هەر لە ناو ژوورەکە داهات و چۆی بوو لە دواییدا لێ نزیک بووە چاوی ڕاستکۆلنییکۆف لە درەوشانەوە ناکەوت بە هەردوو دەستی شانی گرت و ڕێک لە دەم و چاو گریاناویەکەی ڕامە ڕوانینەکەی ڕاسکۆلنیکۆڤ وشک و ئاگرای و تیژ بوو، لێویشی توند ئەلەرزی، لە ناکاودا زۆر خێرا ئەچەمایەوە، چەوکی دادایە سەر زەویەکە و قاچی سۆنیای ماچ کرد. سۆنیا زۆر پەشۆکە، وەک لە شتێک دوور بکەوێتەوە خۆی لێلادا، لە ڕاستیشدا ڕاسکۆلنیکۆڤ بە تەوای وەک شێت ئەهاتە بەرچاو. کچە بە ڕەنگی پەڕیوە لە کاتێکدا کە دڵی تەواو گوشرابوو، کەوتە ورتە ورتە وتی. تۆ چیت؟ چی ئەکەی بەرامبەر بە من؟ ڕاسکۆڵنیکۆف زوو لەسەر زەویەکە ڕاست بۆ بەرەو لای پەنجەرەکە ڕۆشت و بە ئاوازێکی تایبەتی وتی من کڕنوشم بۆ تۆ نەبردووە بەڵکو کڕنوشم بۆ تەواوی ئازارەکانی مرۆڤایەتی بردووە پاشان گەڕایە و لای و لەسەر قسەکانی ڕۆشتوتی گوێ بگرە کەمێک لەمەوبەر بە کەسێک وت کە سوکایەتی پێکرد بووم وتم ئەو قیمەتی پەنجەبشکۆلەی توێنە ئەمڕۆ کاتێک کە خوشکمم لە پاڵ تۆدا دانا شانازیەکی گەورە بوو بۆ ئەو سۆنیا بەترسەوە هاواری کردوتی ئاخ ئەو تۆ چیت وت ئەمەد لە بەردەم خوشتاوت دانیشتن لە پاڵ من داشانازیە خر من بێ ئابروم ئاخ چی دوت لاوەکە بە دەنگێکی تا ڕادەیەک شیاو وتی، من لەبەر بێ ئابڕووی و گوناهت ئەوەم نەوتووە، بەڵکو لەبەر ئەو ئازار و ڕەنجە زۆرەیە کە ئەکێشیت، گومان لەوەدا نییە کە تۆ گوناهبارێکی گەورەیت، ئەمەیش بە تایبەتی لەوە هاتووە کە تۆ بێهودە خۆت کردە قوربانی و ناپاکیت لەگەڵ خۆتا کرد، هەڵبەتە ئەمە حاڵەتێکی ترسناکە، جا چۆن ترسناک نەبێ کاتێک تۆ لە زەلکاوێکدا ئەژیت کە خۆت نەفرەتی لێکەی، لە کاتێکدا ئەزانیت تەنیا بە چاوکردنەوەیەک، کە بەم کارەت یارمەتی کەس نادەیت و کەسیش لە هیچ ڕزگار ناکەی ئاخر پێم بڵێ ڕاستکۆلنییکۆف بە هەڵچوونەوتی چۆن ئەم بێ ئابڕی و لە ڕێ دەرچوونە لەگەڵ پیرۆزترین هەست و سۆزی تۆدا کە پێچوانێتی لەو جودی تۆدا کۆبوونەتەوە آخر زۆر داد پەروەرانەترە بێ هزار جار چاکتر و ئاقلانەترە بێ ئەگەر بە سەردا خۆت فرێ بدەیت ئاوێکە و بۆ هەتا هەتایە کۆتایی بە هەموو شتێک بهێنین سۆنیا لە کاتێکدا کە بە قەهرەوە لێڕوانی و ئەدوت هیچ سێری بە پێشنیازەکەی ئەو نەهاتووە بە دەنگێکی نزم پرسی باش ئەگەر ئەمە بکەم ئەوان چیان بەسەردێ ڕاستکۆڵنییکۆف تەماشایەکی سەیری کرد و بڕوانینێک لە هەموو شتێک تێگەیشت گومان لەوەدا نەبوو کە ئەو بیرۆکەی بەڕاستی بە مێشکی ئەویشدا تێپەڕیوە ڕەنگە دڵکارانە و چەند جارێک لە کاتی نائومێدیدا کەوتبێتە دۆزینەوەی ڕێگاچارەیەک بۆ ئەوەی بە یەکجاری کۆتایی بەو کارە بێنێ، هەر لەبەر ئەوەیش بوو کە پێشنیازەکەی ئێستای ڕاسکۆڵنیکۆف زۆر سەرسامی نەکردبوو، تەنانەت گوێی بە قسە ڕەقەکانیشی نەدا. سەرکۆنەکردن و دیدی تایبەتی ڕاسکۆڵنیکۆف دەربارەی بێئابڕووی ئەو هێشتا بێمانا مابوو و تێنەگەیشت ڕاسکۆڵنیکۆف ئەمەیە زانی، بەڵام ڕاسکۆڵنیکۆف درکی تەواوی ئەوەی کردبوو، کە دەمێک بوو سۆنیا هەستی بێ ئابڕووی و بێ شەرەفی ببووە ئازارێکی سەخت و بە ڕیشەیدا ڕۆچوو بوو، لەگەڵ خۆی دا دوا وتی، باشە چ شتێک، چی ڕێگای ئەوەی لێ گرتووە کە بڕیار بدات و بە تەواوی خۆی ڕزگار بکا؟ لەو چرکەساتەدا ئەوەی زانی کە ئەو مناڵە هەژار و هەتیوە سەر و پێچکانە و خودی کاترینا ئیڤانۆڤنا ئەو ژنە نیوەشێت و سیلاویەی سەری خۆی بە دیواردا کێشا تا چ ڕادەیەک جێ بایەخ و نرخ پێدانی سۆنیان لەگەڵ ئەمانێشدا ڕاستکۆلنییکۆف ئەوەی لا ڕوون بوو کە سۆنیا بەو خوو ڕەوشت و کەمە زانینەوە کە هەیەی بە هیچ شێوێک نێتوانی لەم حاڵی ئێستایدا بمێنێتەوە لەگەڵەوەشدا ئەو پرسیارێکی هەرلاما بووە کاگەر سۆنیا ئەوەندە بوێر و ئازا نەبووە خۆی فرێبداتە ناو ئاوێکەوە تا بخنکێ ئەی چۆن توانیوێتی لە هەموو ئەم ماوەێدا هەر ئاوا بمێنێتەوە شێت نەبێت بێگومان ئەوە زانێ کە حاڵەتەکەی سۆنیا دیاردەیەکی ڕێکەوتی ناو کۆمەلگایە بەڵام بەداخەوە بە هیچ جۆرێک نە ئاورتەیە و نەدەگمەن وەلێ ئەو ڕێکەوتە و ئەو پەروەەردە کەمەی کە سۆنیاهی بوو لەگەڵ گشت گیانی ڕابردوویدا ئەویانە سەلمان کە لەگەڵ یەکەم هەنگاوی ئەو ڕێگا ڕسوا و نەفرەت لێکراوەدا ئەبوو سۆنیا لە ناو بچێت و نەمێنێ کەواتە چ شتێک لەسەر ئەو ڕێگایە هێشتێتەوە ئەو خۆی بێ ئابروو نەبوو ئاشکرا بوو کە هەموو ئەو ڕسواییە تەنیا بە ڕووکەش داوێنگیری بووە ئاگینا سووکی و ڕسوایی تەواو و ڕاستی هێشتا بە ئەندازەی گردیلێک نەگەشتووە ناو دڵی ڕاستکۆلنییکۆف ئەمەی بە چاکیە بینی کچە بێ هیچ پەردەیەک وە خۆی لە بەرامبەری داوەستا بوو ڕاستکۆلنییکۆفیش بیریە کردەوە ئەو سێ ڕێگای لەبەرە یان خۆی لە ئاودا بخنکێنێت یان شێت بێت و بکەوێتە شێتخانە یان یان بە تەواوی خۆی بۆ ئەو ڕسوایە تەرخانکە ڕسواییەک ئەقلە کاتە تاریکستان و دڵیش بەبەرد ئەمەی دوایی لای ڕاستکۆلنییکۆف لە دوانەکەی دی بە دوو ناقۆڵاتر بوو وەلێ بە دگومانیش بوو لە بەرەوەی ڕاستکۆلنییکۆف گەنج و لە زۆر شت دابڕاو و دڵڕەق بوو، بۆیە نەیتوانی بڕوا بەوە نەکا کە ڕێگای سێم واتا مانەوە لە سەر بێ ئابڕووی لە هەموو ئەوانی دی زیاتر چاوەڕێ کرا. لە دڵی خۆی دا ناڵاندی، ئایا لە واقیع دا ئەمانە ڕاستن؟ ئایا ئەم بوونەوەرە کە تاکوو ئێستا پاکیزەیی ڕۆحی خۆی پاراستووە، بەوەی زانیوە یان هەستی پێ کردووە چۆن کێشراوەتە ناو زلکاوێکی ئاوا پۆخڵ و بۆگەنەوە؟ ئایا ئەو چوونە ناو زەلکاوە بەڕاستی ڕوویداوە؟ ئایا توانیوێتی لە ناو ئەو زەلکاوە پیسەدا بمێنێتەوە و ڕسوایەکەی بەهەند وەرنەگرێ؟ هەر بەو جۆرەی کە کەمێک لەوەوبەر سۆنیا هەڵوێستینوان ڕاست کۆڵنییکۆفیش وای بە بیردا هات نا نا هەرگیزەوە نابێ نا تا ئێستا بۆیە سۆنیا خۆی نەکوشتووە یان خۆی نەداوەتە دەم ئاوە چونکە کارەکە بە تاوانەزانێت و لەبەر خاتری ئەوانیش کە تا ئێستایش شێت نەبووە بەڵام چێڵێت شێت نەبووە بۆ ئەتوانێت داوەری ڕاست و دروست بکە بۆ کرێت وەگەوەی ئەو ئەیڵێ کەسی تر هەبێ وای بڵێ تەنانەت ئەوانش کە ئەقلیان تەواوە ئەتوانن وەک ئەو داوەری بکەن ئایا ئەبێت ئەو لە پەنا هەڵدێرێکدا کە مەرگی لە دوایە یان لەسەر زەلکاوێکی بۆگەندا کە یەوێت وردە وردە لە خۆیدا نقمی بکە دابنیشێ کە ئەگاداری مەترسیەکەی بکەن دەستی ڕاوەشێنێت و گوێی خۆی بگرێ بەڕاستیەکرێت چاوەڕێ معجززێک بێ بێگومان هەروایە بەڵام ئایا هەموو ئەمانە نیشانەی شێتی نین؟ ڕاستکۆلنییکۆف لەسەر ئەم بیرۆکەیە وەستا و جەختی لێکرد بەلایەوە ئەم ئەنجامە لە هەموو ئەوانی دی ڕاسترە زۆر بە وردی لە سۆنیا ڕامایە و پرسی سۆنیا تۆ زۆر لەخوا پەڕیتەوە سۆنیا بێدەنگ ڕاستکۆلنییکۆف لە پاڵیا وەستا و چاوەڕێی وەڵام بوو لە پرێکدا سۆنیا چاوە درەوشاوەکانی تێبڕی دەستی ڕاستکۆلنییکۆفی لەناو دەستی خۆی داوشی و بە توانایەکی تایبەتیەوە کەوتە ورتەورتوتی ئاخر بەبێ خواون من چی بووم لاوەکە بە خۆی وت هەر ئەوەیە کە من بیرم لێ کردەوە پاشان بۆ زانیاری زۆرتر لی پرسی خوا لە پاداشتی ئەودا چیت بۆ کە سۆنیا ماوەیەک وەستا وەک بڵێی توانای وەڵامدانەوەی نەبێ سنگەل لە ڕوو لاوازەکەی لە تاوە هات بۆ لەرزین پاشان بە نیگایەکی تووڕەوە لە لاوەکەی ڕوانی و بە دەنگی بەرز پێیوت بێدەنگ بە ئیدی هیچم لێ مەپرسە تۆ شایانی ئەوە نیت ڕاستکۆلنییکۆف سوور بوو لەسەرەوەی کە هەر ئەوەیە هەرەوەیە کە خۆمتم سۆنیا دیسانەوە چاوی داخستول لەبەر خۆی وتی خواتوانێ هەموو شتێک بکە ڕاستکۆلنییکۆف بە گەرمیەکی زۆرەوە کەوتە تەماشاکردنی و گەشتە ئەو بڕیارەی ئەمەیە ئەنجام و هوکارەکانی ڕاستکۆلنییکۆف بە هەستێکی تازە و سۆزێکی تا ڕادەیەک بیمارانەوە لە دەموچاوە لاواز و باریک و شێواوەکەی سۆنیا ورد بووە بەو چاوەشین و شەرمەندانەوە کەیان توانی بەو بڵێسە و هەستە دڵگیر و توانایەوە بدرەوشێنەوە لەو جەستە بچووکەی ڕوانی کە هێشتا لە داخ و تووڕەییدا ئەلەرزی تەماشای ئەمانەیە کرد و لە دیدی خۆیدا وایە بینی کە هەموو ئەم حاڵەتە سەیر و سەرسوڕهێنەرانە تا ڕادەیەک بەدیهاتنیان مەحاڵە بۆیە هەر لە دڵی خۆی دایوت ئەم کچە تێکچووە شێتە کتێبێک لەسەر مێزەکە بوو کە ڕاستکۆلنییکۆف لە ژوورەکە داگەڕا هەموو جارێک کتێبەکەی بینی ولیەم جاریان هەڵی گرت تەماشای کرد کتێبەکە ئینجیل بوو بە زمانی رووسی کتێبێکی کۆن و دراوی بەرگ تێگیرا بوو ڕاستکۆڵنییکۆڤ لەو جێگایە و کەوەستا بوو بەرە و ئەو لای تری ژوورەکە کە سۆنیای لێبوو بە دەنگی بەرز پرسیاری لەکردوتی ئەم کتێبە لە چوە هاتووە سۆنیا هەر لە شوێنەکەی خۆیەوە سێ هەنگاو لەو لای مێزەکە وەستابوو و بێ ئەوەی تەماشای لاوەکە بکا بە دەنگێکەوە کە وا دەزانی بە بێ ئارەزووی خۆی ئەیڵێت وەڵامی دای وتی بۆیان هێناوم ڕاسکۆڵنیکۆڤ وتی کێ بۆی هێناویت؟ سۆنیا وتی لیزاڤێتا بۆی هێنام داوام لێ کردبوو. ڕاستکۆلنیکۆف بیری کردەوە. لیزاڤێتا زۆر سەیرە. هەموو شتەکانی لای سۆنیا تا ئەهات سەیر و سەمەرەتر ئەهاتنە بەر چاو. لاوەکە کتێبەکەی لە مۆمەکە نزیک خستەوە، پەڕەکانی هەڵدایە و لە پڕا پرسی، باسی ئیلیازەر لە کوێدایە؟ سۆنیا سەخت لە زەوییەکەی ڕوانی و وەڵامی نەبوو. نزیک بە مێزەکە وەستابوو. ڕاسکۆلنیکۆڤ وتی، ڕاستبوونەوەی ئەلیازەر لە کوێدایە؟ سۆنیا، دەی پیشانم بدە. کچەکە دزە چاوێکی تێگرت و بێوەی بچێتە لایەوە بە دەنگێکی سارد و دڵکارانەوتی لێرەدا نییە لە بەشی چوارەمی ئینجیلدایە. ڕاستکۆلنیکۆڤ وتی بۆم بگەڕێ و بۆمی بخێنەوە. لەگەڵ ئەو تێیدا ڕاسکۆڵنیکۆف دانیشت و پاڵی بە مێزەکەوە دا، سەری نایە سەر دەستی، چاوی تووڕەی لە سوچێک بڕی و ئامادەی گوێگرتن بوو. پاشان لەگەڵ خۆی دا دوا وتی، سێ هەفتەی تر لە شێتخانەم، ئەگەر لە جێگایەکی خراپتر نەبم. سۆنیا، کە ئاگای لە بێباوەڕی ڕاسکۆڵنیکۆف و ئەم داوا تازەی بوو، بە دوودڵییەوە لە مێزەکە نزیک کەوتەوە و کتێبەکەی بە دەستەوە گرت. پاشان لەو بەری مێزەکەوە لە ژێرەوە تەماشایەکی لاوەکەی کردوتی بۆ تۆ نەتخوێندۆتەوە وردە وردە دەنگی سەخت و سەخترە بوو ڕاستکۆنیکۆڤتی دەمێکە خوێندومەتەوە لە کاتی قوتابەتیمدا دەی بۆم خوێنەرەوە سۆنیاوتی لە کلسەیشدا جۆت لێ نەبووە ڕاستکۆنیکۆڤتی بۆ ئەوێ ناچووم ئەی تۆ زۆر ڕۆیتە کلێسە سۆنیا لەبەر خۆی وتی نا. ڕاستکۆلنیکۆف زەردەیەکی هاتێ وتی تێگەم کەواتە وا پێچێت بەیانی نەڕۆیت بۆ بە خاکسپاردنی باوکت سۆنیاوتی ڕۆم هەفتەیەک لەمە بەریش هەر لەوێ بووم ڕێوڕستمم بەجێ هێنا و دوعام کرد ڕاستکۆلنیکۆفتی بۆچێ سۆنیاوتی بۆ لیزاڤێتە ئەویان بەتەور کوشت بوو تا ئاهات دەماری ڕاستکۆلنیکۆف گرشترە بوو کەم کەم کەوتە سەرەگێژە. وتی تۆ هاوڕێی لیزاڤێتا بوویت سۆنیاوتی بەڵێ ژنێکی ڕاست بوو هاتە ئێرە زۆر کەم نەیە پەرژە پێکەوە شتمانە خوێندەوە و قسەمانە کرد خوا بە چای خۆی بینێت ئەم شانەی ناو کتێب سەری ڕاستکۆڵنی کۆفیان بەسرخێنە مەسەلەیەکی تریش دیدارە نهێنیەکانی سۆنیا لەگەڵ لیزاڤێتادا، هەردووکیان دێوانە و دەمارگیر بیری کردەوە، مرۆڤ لێرەدا شێت ئەبێ، پەتایە، بە توڕەیی و پێداگرتنەوە هاواری لێستا و وتی، بخوێنە! سۆنیا هەر دوو دڵ بوو، دڵی تون لێدا پێچوو نەوێرێت بۆی بخوێنێتەوە. ڕاسکۆڵنیکۆف تاڕادەیەک هاودەردی ئەکرد، لێ ڕوانی و بەخۆێ وت، ئای شێتی بەدبەخت. سۆنیا لە سەرخۆ وەک دەنگی گیرابێ لێی پرسی، تۆ چیتەوێ؟ تۆ بێ باوەڕیت؟ ڕاسکۆڵنیکۆف پێی بە زەوی داکێشا وتی، بخوێنە. من پێم خۆشە. ئەی بۆ لیزاڤێتات نەخوێندۆتەوە؟ سۆنیا کتێبەکەی کردەوە و ئەو شوێنەی دۆزیەوە دەستێ لەرزی دەنگی نزم بوو دوو جارویستی بخوێنێتەوە لە یەکەم وشەی بۆ نەوترا سەرنجام دوای هەوڵێکی زۆر دەستی پێکرد یەکێک بە ناوی ئیلیازەرەوە نەخۆش بوو لە پڕێکدا لە وشەی سێمدا دەنگی زایاڵەیەکی تایبەتی تێکەوت و بڕا وەک تەلێک زۆر ڕاکێشرا بێ هەناسەی لێبڕا و سنگی کرخ بوو